لاپەڕە سێ سەد و نەوەد و حەوت. نیگارکێشێک هەرچەندە بلیمەت و زرینگ و پێزان بێت، ناتوانێت وێنەیەک بکێشێت لە وێنەی کامێرا وردتر و جوانتر بێت. نیگارکێشەکان بۆ زیاتر لە سەدەیەک بە هەوڵ و تێکۆشانێکی زۆر، بێوچان، دەستپێشکەرییان دەکرد لە کارکردندا بە ئومێدی بڕینەوەی سنووری کار و بوارێک لە هونەری وێنەدا، جا ئەو هونەرمەندەی کە بوێرتر، زیاتر و واڵاکارتر و کاراتر بووە و بە کاریگەر بوو لەم ڕێبازەدا، پابڵۆ بیکاسۆی بلیمەت بوو. خەڵکی و هونەردۆستان زۆر حەز و ئارەزوویان بە هونەری پیکاسۆ هەیە، لەبەر ئەو خەیاڵە بە پیت و بژێو و هەستەناسکەی بە جیهانی دەرەوە. هونەرمەندێکی سەرەکییە لە دامەزراندنی ڕێبازگەی نیگاری خشتکەیەتیدا، زۆر ناوبانگ بووە بە بلیمەتی لە زۆر لایەن و توانای هونەریدا، هەر هەموویش دان بەوەدا دەنێن کە کەسێکی بڵند و هەڵکەوتوو بووە لە هونەری نوێدا. یەکێکە لەو کەڵە واڵاکارانەی کە گێتی بە دەگمەن دەیانخاتەوە. پیکاسۆی هونەرمەند زۆر بە توانا بووە لە کێشانی نیگاری ڕیالیستی. هەر جارێک ئارەزووی لە خۆیدا ڕاببینیایە، ئەو تەنانەی کە زۆر جار هەڵیدەبژارد دەیشێواند. ڕووکەشی سروشتی دەگەڕاندەوە شیرازەی خۆی. هەروەکو جارێک وتبووی، کاتێک ئارەزوو لە نیگارکردنی کوپێک بکەم، وەهای پیشان دەدەم کە کوپەکە بە خڕی خۆی بنوێنێت. بەڵام گەر بیشێوێنم و پارچەکانی ڕێک خەمەوە، ئەوە لەوانەیە بتوانم کوپەکە وا نیگار بکەمەوە لەبەرچاودا شێوەیەکی چوارگۆشەیی بنوێنێت. زادگای پابلۆ بیکاسۆ شاری ملکای سەر بە ئیسپانیایە لە ساڵی هەزار و هەشت سەد و هەشتا و یەک ی زایینی. باوکیشی کاتی خۆی هەر هونەرمەند و ئوستادی هونەر بووە. پیکاسۆ لە سەرەتای تەمەنیدا نیشانەی بەهرەی لێوە دیار بووە. زۆربەی ژیانی هەر لە فەڕەنسادا گوزەران دەکرد. پیکاسۆ هونەرمەندێکی فرەبەهرە بوو. بە درێژایی حەفتا و پێنج ساڵی ژیانی وەک هونەرمەندێک نزیکەی سێ چارەکە سەدە زیاتر لە بیست هەزار کاری هونەری بە ئەنجام داوە بە شێوە و شێوازێکی ڕێک و جوان واتە پێنج کاری هونەری لە هەفتەیەکدا بەم کارە مەزنانەی بووە کابرایەکی بە سامان و دەوڵەمەند بەڵام لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و سێ ی زایینیدا ژیانی زێڕینی لە کار وەستا و لە شاری موژینی فەڕەنسادا بە پێچەوانەی هونەرمەندانی ترەوە پیکاسۆ گرینگی ئەدا بە سیاسەت. ئەو بیرە سیاسییەنەی ببووە ڕەنگدانەوەیەک لە تابلۆکانیدا. یەکێ لەو تابلۆ نەمرانەی کە زۆر بەناوبانگە تابلۆی جۆرنیکایە کە جەنگی ناوخۆیی ئیسپانیا پیشان دەدات، هەروەها چەندین وێنەی تریشی کە مەبەست و کڕۆکی سیاسی تیادا هەیە. زۆر لە هونەرمەندە بەناوبانگەکان ناسراون بەوەی کە شێوازێکی تاکڕەوییان هەیە لە کارەکانیاندا، بەڵام ئەمە بەسەر پیکاسۆدا ناچەسپێت، لەبەر ئەوەی کە چەندین شێوازی جیاوازی تیادا بەدی دەکرێ بە چەشنێکی هەژ و سەرسام. پیکاسۆ بە یەکێ لە واڵاکارانی ڕێبازگەی خشتەکیەتی دادەنرێ لە نیگارکێشاندا. هاوبەشی کردوە لە چاکاری و گۆڕانکاری نیگاری نوێدا. ڕەنگە نیگارکێشێکی وا نەبێت لە مێژوودا بتوانێت وەک پیکاسۆ واڵاکاری بە ئاستێکی باڵای فرەلە لە شێوازەکانیدا لە کارە هونەریەکانیدا بە ئەنجام بدات بەڵام لەوانەیشە بپرسین ئایا نەوەکانی دواڕۆژ تۆ بڵێیت هونەردۆستی پیکاسۆ بن و حەز بە کارە مەزنەکانی بکەن و چێژی لێوەربگرن هەر وەک ئێستامان؟ یاخود بەرە بەرە لە دواڕۆژێکی نزیکدا کاریگەری بەرەو نەمان بچێت؟ بێگومان ڕوون و ئاشکرایشە کە زۆربەی ڕەخنەگرە هونەریەکان و هونەرمەندە هاوچەرخەکان لەو باوەڕەدان کە کاریگەری پیکاسۆ